پاری حەڤدە، دەستوورێکی موعجیزەئاسا، دەستوورەکارێکی ئەوتۆ لە بەکارهێنانیدا بەرەنجامی سەرسوڕهێنەرتان دەست دەکەوێت. ئازیزان، لە ڕووبەڕووبوونەوەی خەڵکدا هەمیشە ئەوەتان لەیاد بێ کە بۆی هەیە هەموو شتێک بەپێی مەیلی ئێوە ڕاست و دروست نەبێ. مومکینە لایەنی بەرامبەر لە هەڵەدا بێ لە شێوەیەکی هەڵە پەیڕەوی بکا، خودی ئەو هەرگیز وانازانێت کە لە هەڵەدا بێت، دەستبەجێ ئەو مەحکوم مەکەن، مەحکوم کردنی مرۆڤی تاوانبار ئەوەندە سادەیە کە پێویستی بە زانیاری و فێربوون نییە، هەر مرۆڤێکی نەزانیش دەتوانێ خەڵکان مەحکوم بکا، بەڵام ئێوە هەوڵ بدەن ئەو کەسەی کە لە هەڵەدایە دەرکی بکەن. ئەم شێوازی ڕووبەڕووبوونەوەیە تەنها کەسانی تێگەیشتوو و زانا دەیگرنە بەر، بێگومان کاتێ لایەنی بەرامبەر بەم جۆرە بیر دەکاتەوە و بەو جۆرە کار دەکات، بێگومان بۆ خۆی بەڵگەیەکی هەڵەیە کە ئێمە لێی بێ ئاگاین. بە واتایەکی باشتر ئەو بەڵگەکانی دەشارێتەوە و ئەرکی ئێوە دەستخستن و دەرککردنی ئەم بەڵگانەیە. لە حاڵەتی دەستخستنی بەڵگەی کەسی بەرامبەردا ئەوا کلیلی کردار و بگرە کەسایەتیشی بەدەست دەهێنن. بەڕاستی هەوڵبدەن خۆتان لە بری ئەو دابنێن. لە وەها بارودۆخێکدا ئەگەر بە خۆتان بڵێن ئەگەر من لە جێی ئەو بوومایە چ هەستێکم دەبوو، چ کاردانەوەیەکم ئەنجام دەدا؟ کاتی خۆتان بەبێ هۆ زایە نەکردووە. چونکە لای کەمەکەی ئەوەیە کە بەبێ هۆ توڕە نەبوون، ئەمە بنەمایەکی تەجرەبەکراوە کە ئێمە بە پەیوەستبوون بە هۆکارەوە کەمتر لە کاری ئەنجامدراو بە نەفرین دەبین. بێجگە لەمە هەوڵدان لە ڕێگەی دۆزینەوەی بەڵگەکان شارەزایی و لێهاتوویی ئێوە لە پەیوەندییە مرۆڤایەتییەکاندا زیاد دەکات. کۆنت گوود لە کتێبەکەی خۆیدا کە لەژێر ناوی How to Turn People into Gold دەنووسێت، ساتێک بیر بکەنەوە و سەرنج و حەزێکی زۆرتان کە بۆ کارەکانی خۆتان هەیە لەگەڵ ئەو کەمە سەرنجەی کە بۆ کار و ئیشەکانی خەڵک هەتانە بەراورد بکەن ئایا زیاتر بایەخ بە کارەکانی خۆتان دەدەن یاخود کەسانی تر ئەگەر جوان سەرنج بدەن بۆتان دەردەکەوێ کە لەم دونیایەدا هەمووان هەر بەم جۆرە بیر دەکەنەوە کاتێ ئەم مەسەلەیەتان دەست خست ئێوەش وەک لینکۆڵن ڕۆزفڵت بۆتان ڕوون دەبێتەوە کە بۆ بەمەرام گەیشتن دەبێت پەیوەستی کێشەکانی خەڵکی دەوروبەرمان بین و دونیا لە دەلاقەی چاوی ئەوانەوە ببینین. بە واتایەکی تر، بۆتان دەردەکەوێت کە سەرکەوتن لە مامەڵە لەگەڵ خەڵکدا پەیوەندی هەیە بە ڕاکێشکردنی سەرنجی ئەوان لە ڕێگەی دەربڕینی هاودەردی لەگەڵیاندا. چەندەها ساڵە کە من بۆ گەشت و پیاسەکردن دەچمە پارکێکی نزیک خانووەکەمان بە ڕاددەیەکی زۆر درەختی بە ڕووم خۆش دەوێ، لە سەرەتاوە زۆرم پێ ناخۆش دەبوو کە دەمبینی نەمام و بنە درەختەکان بە هۆی ئاگری ناپێویستەوە دەسووتێنران، ئەم ئاگرانە بە هۆی کەمتەرخەمی جگەرە کێشانەوە دروست نەدەبوو، بەڵکوو زیاتریان ئاکامی سەرسەریگەری ئەو کوڕە لاوانە بوو کە بۆ ڕابواردن دەهاتنە پارک و لە شوێنی نەگونجاودا ئاگریان هەڵدەکرد تاکوو هێلکە کەنەوە هەندێک جار داوێنی ئاگرەکە وەها بەرفراوان دەبوو بۆ خامۆش کردنی سوود لە ئاگر کوژێنەوە وەردەگیرا لە سوچێکی پارکەکەشەوە تابلۆیەک جێگیر کرابوو کە لەسەری نووسرابوو هەر کەسێک ببێتە هۆی ئاگرکەوتنەوە بە زیندان و سزادان مەحکووم دەکرێ بەڵام ئەم تابلۆیە لە شوێنێکدا بوو کە بە کەمی کەسێک چاوی پێ دەکەوت پۆلیسێکی سواریش لە پارکەکەدا پاسەوانی دەکرد کە زۆر لە کارەکەیدا جدی نەبوو. هیچ فەرامۆشی ناکەم ئەو جارەی کە من بە بینینی ئاگرێکی فراوان خۆم گەیاندە پۆلیسەکە و پێم وت لە فڵانە بەشی پارک ئاگر کەوتۆتەوە ئەو دەبێت ئاگرکوژێنەوە ئاگادار بکاتەوە بەڵام ئەو پۆلیسە بە بێ بایەخانەوە وتی بەشی ئاگر لێکەوتوو لە سنووری کاری ئەو دا نییە و ئیلاقەی ناکات. پاژەوە کاتێک دەچوومە پارک بەو پەڕی نائومێدییەوە وە خۆم هەوڵم دەدا پارێزگاری لە شوێنێک بکەم کە موڵکی هەمووان بوو. لە سەرەتادا نەمدەتوانی بە شێوەیەکی هێور و هێمن سەرنجی ئەو کوڕە گەنجانە بۆ لای ئەو کارە زیانبارەی کە ئەنجامیان دەدا ڕابکێشم و بە بینینی ئاگرێک کە لە ژێر درەختێکدا کرابۆوە زۆر ناڕەحەت دەبووم و لەو بارودۆخەشدا کارگەلێکی نەشیاو و نادروستم لێ دەوەشایەوە زۆر جار بە توڕەییەوە بەرەو ئەو گەنجانە دەچووم و تەهدیدم دەکردن کە ئەگەر بێت و ببنە هۆی ئاگر کەوتنەوە دەکەونە زیندان و بە لەحنێکی بەهێزەوە وەک کەسێکی بەتوانا دەستوورم دەدا دەستبەجێ ئاگرەکە بکوژێننەوە. لەو حاڵەتەدا من بە شێوەیەکی ئاسایی هەوڵی دەربازبوونم لە ناڕەحەتییەکانی خۆم دەدا و نەمدەزانی چۆن بارودۆخی ئەو کەسانە دەرکەم کە بۆ ڕابواردن هاتوون. بەڕێزان لە زۆربەی کاتەکاندا ئەنجام وەها دەبوو کە کوڕەکان بەرامبەر تەهدیدەکانی من بە ڕوویەکی گرج و مۆنەوە ئاگرەکەیان دەکوژاندەوە پاش دوورکەوتنەوەی من، سەر لە نوێ هەڵیان دەکردەوە. ئێستا دەتوانم تێبگەم کە لەو بارودۆخەدا ئەوان ئارەزوویان دەکرد کە خۆزگە دەیانتوانی هەموو پارکەکە ئاگر تێبەربدەن. بە تێپەڕبوونی چەندەها ساڵ و بەدەستهێنانی زانیاری زیاتر دەربارەی پەیوەندییەکانی مرۆڤ و گەیشتن بەم گۆشەنیگایە کە مەسەلەکان لە دەلاقەی چاوی خەڵکانی ترەوە ببینم، شێوازی مامەڵەم لەگەڵ ئەو کوڕانەدا کە دەهاتنە پارک گۆڕدرا. لەم قۆناغەدا لەبری دەستوورکردن لەو شوێنە نزیک دەکەوتمەوە کە ئاگرەکەی تیا کرابۆوە. قسەکانم بەم جۆرە دەست پێ دەکرد، سەلام لاوە بەڕێزەکان، دیارە بە خۆشی ڕادەبوێرن، سوپاس بۆ خوا، بۆ نیوەڕۆ خەریکی ئامادەکردنی چ خواردنێکن، نۆشی گیانتان بێت، منیش کاتێک لە تەمەنی ئێوەدا بووم ئاگرم دەکردەوە، ئێستاش حەزم لێیەتی، بەڵام دەزانن کە ئاگرکردنەوە لە پارکدا کارێکی زۆر مەترسیدارە، دڵنیام کە ئێوەی کوڕانی لاو نیازی ئازارگەیاندن و زەرەرلێدانی شوێنە گشتیەکانتان نییە، بەڵام هەندێک کوڕی لاسار هەن کە گوێ نادەنە ئەم مەسەلەیە و بە بینینی ئەم کارەی ئێوە ئەوانیش هەڵدەستن بە کردنەوەی ئاگر و سەرەنجام بەبێ ئەوەی ئاگرەکە بکوژێننەوە بەرەو ماڵ دەگەڕێننەوە. پێویست ناکات ڕوونی بکەمەوە کە لەو حاڵەتەدا چی ڕوودەدات. ئاگرەکە بەرفراوان دەبێت و ژمارەیەکی زۆر لەم درەختە جوانانە دەبنە خواردەمەنی ئاگرەکە. ئەگەر چاودێری گەشتوگوزاری خۆمان نەبین ئەوا پاش ماوەیەکی تر ئەم پارکە جوانە لەناو دەچێت و چیدی جێگەیەکمان نابێ بۆ گەشت. خۆشەویست و گوزار و سەیرە. هەڵبەتە من بە نیازم بە حوکم کردنەوە شتێک بڵێم و تەهدید بکەم نەک خوا نەکردە کارەکەی ئێوە ببێتە هۆی زیندانی بوونتان بەڵکو بە پێچەوانەوە دڵم پێی خۆشە کە بە خۆشی ڕابێرن و ئەگەر قسەیەکیش دەکەم لەبەر ئەوەیە کە حەز ناکەم تووشی ناڕەحەتییەک ببن ئێستا بە ڕای ئێوە وا باشتر نییە کە ئەم گەڵا وشکانەی دەورو بەری ئاگرەکە کۆ بکەینەوە کە نەبنە هۆی گەیشتنی ئاگرەکە بە درەختەکان کاتی ڕۆیشتنیش لەبیرتان نەچێ کە ئاگرەکە بە خۆڵ داپۆشن. جارێکی تر کە دێن بۆ پارک دەتوانن لەو بەشەدا کە ناوچەیەکی کراوەیە تا باخەکەی خۆتان دابگیرسێنن چونکە لەوێدا هیچ مەترسییەک بوونی نییە منداڵینە زۆر سوپاسی ئێوە دەکەم هەر شاد بن. بەڕێزان ئەم قسانە کاردانەوەیەکی تەواو جیاوازی لە منداڵەکاندا هێنایە دی، کوڕەکان بە کاریگەری قسەکانی من هان دەدران کە لە پاراستنی پارکدا هاوکاری بکەن، هیچ کەس ناوچەوانی نەدەدا بەیەکدا و نەدەڕەنجا، ئەوان لەمەی کە قسەی تەهدید ئامێزیان نەبیستبوو زۆر ناچار نەکرابوون کە کارێک ئەنجام بدەن، زۆر ڕازی بوون، منیش هەستێکی باشترم هەبوو، چونکە بە سەرنجدان لە ڕای کوڕەکان ئەم کێشەیەم یەکلایی کردبۆوە. بەیانی کاتێک بەنیاز بوون دەستوور بدەن بە منداڵەکان کە فڵانە کار ئەنجام بدەن یاخود کەسێک ناچار بکەن کە بڕێک یارمەتی بدات بە فڵانە ناوەندی خێرخوازی، ساتێک لەبەر خۆتانەوە بیر بکەنەوە و لە خۆتان بپرسن. سن بۆچی ئەمانە دەبێت بە پێی مەیلی من ڕەفتار بکەن ئەگەر من لە بری ئەوان بومایە کەسێک منی بە زۆر ناچار بە یارمەتی دان بکردایە ئایا فەرمانەکەیم جێ بەجێ دەکرد هەڵبەت بۆ گەیشتن بەم مەبەستە کات پێویستە بەڵام لە بەرامبەردا دۆستانێک پەیدا دەکەن و بەرەنجامی چاکتر بە دەست دەهێنن و ناڕەحەت بوون و ڕەنجاندن نایەتە ئاراوە پڕۆفیسۆر دین دونهام لە مامۆستایانی بواری بازرگانی زانکۆی هارڤارد دەڵێت. وای بە باش دەزانم بەر لەوەی بچمە دیداری کەسێک دوو سەعات لە بەردەم نووسینگەکەیدا پیاسە بکەم تا ئەمەی بێ بیرکردنەوە و وردبوونەوە بەبێ ئەوەی کە بزانم چی بڵێم و چی وەڵام دەبیستم. گەرموگوڕانە هەوڵ بدەن کە خۆتان لە جێی خەڵکانی تر دابنێن، لە دیدگای ئەوانەوە سەیری مەسەلەکان بکەن.